چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون، ژمارەیان چوار دە پیتە. نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان، کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت. بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە، بێگومان ناتوانن. هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە، زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. ئەو ئایەتانەی لەم سورەتەدا هاتووە چەند ئایەتێکی ئەو قورئانە ڕوون و ئاشکرایەیە. ربما یود الذین کفروا لو کانوا مسلمین. ئەوانەی کە بێ باوەڕ بوون لە ئاییندەیەکی نزیکدا ئاواتە خواز دەبن کە خۆزگە موسڵمان بوونایە، خۆزگە ئیماندار بوونایە. ذرهم یەکولو ویتمتعو ویلههم الامل فسوف یعلمون. ئەی محمد، ئەی ئیماندار، جارێ وازیان لێ بهێنە با بخۆن و ڕابوێرن و هیوا و ئاواتیان سەرگەرم و بێ ئاگایان بکات سەرنجام خۆیان دەبینەوە چیان بەسەر دێت وما أهلكنا من قرية إلا ولها كتاب معلوم هیچ شار و شارۆچکەیەکمان وێران نەکردووە کە لەو کاتەدا نامە و کتێبێکی دیاری کراوی نەبوو بێت. خودا نەناسان بە گاڵتەوە بە پێغەمبەریان دەوت ئەی ئەو کەسەی کە قورئانت دابەزێنراوەتە سەر بێگومان تۆ شێتی لوما تأتينا بالملائكة إن كنت من الصادقين ئەوە بۆچی فریشتت بۆ نەهێناین ئەگەر تۆ لە دەستەی ڕاستگۆیانیت تا شایەتی لەسەر ڕاستی تۆ بدەن. ئەو کاتەش کە دابەزین خودا نەناسان مۆڵەت نادرێن و لەناو دەبرێن. إنا نحن نزلنا الذکر وإنا له لحافظون بەڕاستی هەر ئێمە قورئانمان دابەزاندووە و بێگومان هەر ئێمەش پارێزگاری دەکەین و نایەڵین دەستی خیانەتکار هیچ جۆرە دەستێکی تێبخات و هەموو هەوڵێک بۆ دەستکاری کردنی نەزۆکە. لە کاتێکدا باوەڕی پێ ناهێن و هەر لەسەر بەرنامەی پێشینان دەڕۆن. ولو فتحنا عليهم بابا من السماء فظلوا فيه يعرجون ئەو بێباوەڕانە ئەگەر دەروازەیەکمان لە ئاسمانەوە بۆ بکردنایەتەوە تا پیایدا سەر بکەون و تێپەڕ ببن و نهێنی دروستکراوانی ئێمە ببینن هەر باوەڕ ناهێنن ولقد جعلنا في السماء بروجا وزيناها للناظرين سوێن بە خوددا بەڕاستی ئێمە لە ئاسماندا چەند خولگەیەکی گەورەمان بەدیهێناوە بۆ ئەستێرەکان و ڕازان دوومانەتەوە بۆ ئەوانەی کە بە وردی تەماشای دەکەن تا گەورەی دەسەڵاتی پەروەردگاریان بۆ دەربکەوێت. جا کاتێک ڕێک و پێک و تەواوم کرد لەو ڕۆحە تایبەتیەی کە من بەدیهێنەری ئەوم پێم بەخشی ئەوە هەمووتان کڕنۆشی بۆ بەرن کڕنوشی ڕێز و بە فەرمانی خودا فسجد الملائکە كلهم اجمعون ئینجا فریشتەکان فەرمانی پەروەردگاریان بەجێهێنا و هەموویان بەگشتی کڕنوشی ڕێزیان برد. من ئەوەندە نزم و بچووک نەبووم کڕنوش بەرم بۆ بەشەرێک کە تۆ دروستت کردووە لە قوڕێکی وشک کە پێشتر قوڕێکی ڕەشباو و ترشاو بووە. قال فاخرج منها فإنك رجيم خودا فەرمووی، چونکە لە فەرمانی من سەرپێچیت کرد، دەبێت لەم شوێنە نەمێنیت کە بەهەشتە یا ئاسمان، کەواتە دەرچۆ لێرە چونکە بەڕاستی تۆ نەفرین لێکراویت. قال رب بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين ئیبلیس بە بوغز و کینە و حەسادەتەوە وتی پەروەردگارم مادام بەهۆی ئەم ئینسانەوە منت سەر لێ شێواو کرد شرت بێت لە زەویدا هەموو گوناه و لادان و تاوانێکیان لەلا جوان و شیرن بکەم و هەر هەمویان سەر لێ شێوا و سەرگەردان بکەم ونزعنا ما فی صدورهم من غل اخوانا علی سرر متقابلین لە کاتێکدا هەرچی کینە و بغزە لە دڵ و دەروونیاندا دەرمان کێشا و ئەو بەختەوەرانە برای یەکترن و لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان لە بەرامبەر یەکەوە دانیشتوون ئیبراهیم وتی، ئایا مژدەم دەدەنێ لە کاتێکدا کە ئاوا پیری یەخەی پێ گرتووم؟ جا بە چی مژدەی دەدەنێ؟ قالوا بشرناک بالحق فلا تکن من القانطین فریشتەکان وتیان، فلما جاء آل لوط المرسلون قال إنكم قوم منكرون ئینجا دوای ئەوەی ئیبراهیمیان بەجێهێشت فریشتەکان بەرەو شارەکەی لوت ڕۆیشتن کاتێک ئەو فرستادانە هاتنە ناو خانەوادەی لوت پێی وتن داوای لێبوردن دەکەین جەنابان چێن ئێمە نیگامان نارد بۆ لای لوط و بڕیارماندا کە بەڕاستی لە کاتی بەرەبەیاندا دوای ئەوانە بڕاوە و دەیاریان نەماوە وجاء أهل المدينة يستبشرون ئەوسا خەڵکی ناپخت و بێڕەوشتی ئەو شارە زانیان بە میوانە بەڕێزەکان هاتن بە گرمە و گاڵەوە و مژدەی ناپختیان بە یەکتری دەدا. بەڕاستی لەو بەسەرهاتەدا بەڵگە و نیشانەیەکی ڕوون و ئاشکرا دەردەکەوێت بۆ ئیمانداران کە هێز و دەسەڵاتی پەروەردگاریان بێ سنوورە و لە کاتی لەباردا دەیخاتە کار و شار و دێهاتی خودانەناسان و بێ ڕەوشتان کاول دەکات. دانیشتوانی باخچە و باخ و باخاتەکانیش وەکوو قەومی لوط ستەمکار بوون. هیچ شتێک لە دروستکراوان بێ مەبەست نییە هیچ شتێک بێ ئامانج نییە بەڕاستی ڕۆژی قیامەتیش بەڕێوەیە و هەر دێت تۆ ئەی پێخەمبەر ئەی ئیماندار بە شێوازێکی جوان چاوپۆشی بکە و لێبوردەبە لە ڕفتاری نادروستی نەفامان إن ربك هو الخلاق العليم باڵی بەزەیی نەوی بکە بۆ ئیمانداران واتە خۆشت بوێن و بەسۆز بە بۆیان. وقل إني أنا النذير المبين بڵێ، بەڕاستی من بێدەرخەرەوەیەکی ئاشکرا و دیارم، ئەگەر سەرکەشی بکەن سەرەنجامی سامناک چاوەڕێتانە.